لە بەرامبەریا شیرک هەیە لە بەرامبەریا کوفر هەیە لە بەرامبەریا نیفاق هەیە لە بەرامبەریا ڕیا هەیە ئەمانە هەمووی لا ئیلا الا الله کە تەڵەوەشێنەوە لە بەرامبەری محەممەد ڕسول الله صلی الله عليه وآله وسلم بدعە هەیە کە ئەو سنەتەت هەڵەوەشێنێتەوە پێویستە لەسەرمان ئێستە دیراسەی هەر یەکێک لەو کەلیماتانەی کە باسمان کرد بکەین بۆی کەوا خۆمانی لێ پارێزین کە تۆڵەی لا إله إلا الله و تەوحیدە ئەوە یەک خواپەرستیە ئەگەر بێت و ئەو یەک خواپەرستیت تێکدا بەم شیرک و کوفر و نیفاق و ڕایە هەڵی ئەوە شوێنیتەوە جایە بە کاملی لە دین پێی ئەچیتە دەرەوە یان تووشی تاوانی گەورە دەکات واتە شیرکی گەورەمان هەیە و شیرکی بچووکمان هەیە کوفری گەورەمان هەیە و کوفری بچووکمان هەیە نیفاقی گەورەمان هەیە و نیفاقی بچووکمان هەیە هەروەها لە بدعشا کە لە بەرامبەر بە محەممەد و ڕسول الله صلى الله عليه وآله وسلم بدعە دروست دەکرێت بدعمان هەیە لە دین دەرد دەکات بدعمان هەیە لە دین دەرد ناکە بەڵام هەموو جۆرەکانی حرامە زەبە بزانین شیرک یعنی چی قورآانی پیرۆز زۆر باسی شیرکی کردو بۆ ئێمە پێناسەی شیرک و ئەقسامەکانی، بەشەکانی، لە لوغەتی عەرەبییە شیرک بە مەعنای بەشداری پێکردنە، الاشراک، بە مەعنای مقارنەیە واتە بەرامبەری پێکردن، واتە کەسێک لەگەڵ کەسێکا وەک یەک هاوتا هاوبەش ببینیتەوە ئەوە پێوترێ شیرک. دوو کەس لەناو دوکانێکا ئیش دەکەن شەریکی یەکترین، کارەکەیان هاوبەشی پەیداکردنە لەو ئیشەیە، حەقی هەردووکیانە لەو دوکانەیە کە زەرەر و قازانج تەحمل بکەن ئەمە پێوترێ شەراکەت لە عیبادەتە ئەم شەراکەتە نابێت تۆ دروستیکەی بە هیچ شێوازێک لە بەرامبەر خی تعالا کەس نابێ بکەی بە شەریکی خوا شەریکایەتی ئەوەیە تۆ غەیری خوا یەکسان کەی لەگەڵ خوایە لەو شتەی کە تایبەتمەندە بۆ خی تعالا ئەوە معنای شرکە شتێک کە تایبەتمەندی خوای تەعالا بێ بۆ نمونە هەموو عەرز و ئاسمان تایبەتمەندە دروستکردنەکەی بە کێوە بەخوای تەعالا تۆ بڵێ یەکێکی کە لەگەڵی یارمەتی یاوە یا دروستی کردووە ئەو کەسەت کرد بە شەریکی خوای تەعالا ئەمە لەنا لە دروستکردە لە عیبادت بۆ کردنە عیبادت تەنها شایستەی خوای تەعالایە کەسێکی کە دابنێ یا دوان سیانی تر لەگەڵ خوایە هاوبەشیان کەی لەو عیبادەتەیە تۆ شەریکت پیا کردووە بووی بە مشریک بووی بە هاوبەش پەیداکەر ئەگەر با ئیمانیشت بەخوا هەبێ و عیباەتەکەشت بۆ خوا کردووە لێرە ئینکاری ئەوە ناکرێت کە تۆ ئیمانت بەخوا هەیە بەڵام تۆ ئەم ئیشت بۆ غەیری خوش کرد ئەوە بریتیە لە شەریک جا شەریک ئەبێ بزانی زۆربەی خەڵک بەغەڵت تێگەیشتووە وازانێ بەس شەریک پەیداکردن ئەوەندەیە کە تۆ بڵێی خوایەکیکە یەکێکیکە شخصێک بەشەرێک مەلایکەیەک جنۆکەیەک لەگەڵ خوا عز و عسمانی دروست کردووە دەسەڵاتی هەیە ئەو بۆ بۆ شێوازە ئەمە شیرکە ڕاست ئەمە گومانی تیانە بەڵام شیرک ئەقسامی هەیە شیرک لە عیبادەتیشا هەیە شرک یەکەم جۆرەکانی شرکی ئەکبەرە شرکی ئەکبەر خی گەورە لە قورآانی پیرۆزە هەر کاتێ بە مطلقی باسی شیرکی کرد ئەوە شیرکی ئەکبەرە ئەم شیرکە ئینسان دەرئەکا لە دینەکەی کەواتە بڕاشت بەخوا هەیە بەس تۆ دەرچووی لە دین لەبەرەوەی ئەم شیرکەت کردووە بۆیە زۆر خەتەرە بێ ئاگادار بین زۆربەی خەڵک کەوتۆتە ئەو شیرکەوە زۆربەی زۆری خەڵک پایتەعالا فەرمێ زۆرینەی زۆری بڕواداران مشتیکن جا بە نمونە ئەم شتە بەدەر ئەکەوێ بە نمونە باسیەکە نیشاءڵە جۆرەکانی شیرک ئێستا بە نمونە لە قورآانە هەمووی بازەکەی شیرکی ئەکبەر ئەوەیە کە تۆ وەکو وتم دەرئەچی لە دین ئیتر پەیوەستیت بەوە نامێنێتەوە پێ بوتێت مسلم تۆ مسلم نیت مسلم ئەو کەسەیە شیرک نەکە شیرکی ئەزغەریشمان هەیە هەر عملێکی قولی و فعلی کە تۆ هەر عەمەلێکی قەولی و فیعلی کە شەرعەن کەلیمەی شیرک یا کوفر بەسەریا دابڕابێ وعلم من دلالات الشرع عدم خروج صاحبه من الدين بەڵام ئەمە زۆر مهمە ئەم تعریفە بزانی ئەو شیرکە کە لە قورآن و لە سنت هاتووە بە دلیلێک کە زانی بێتمان کە تۆ لە دین ناچیتە دەرەوە بەڵام شیرکی شت کردو ئەو جەڵن شیرکی ئەزڕاست جا شیرکی ئەزغەر یعنی شیرکی بچووک ئەوە نیە شتێکی بچووک بێ و کەم بێ ها ئەکبەر الکەبائرە لە هەموو گەورەکان گەورەتر ئاگادار بە ئەی لە زینا و لە قەت و لەوانە شیرکی ئەزغەر گەورەتر ئاگادار بە جا لێرە فەرق لە بینی شیرکی ئەکبەر و ئەزغەر دەکەین شیرکی ئەکبەر ئینسان لە دین دەرەکاتە دەرەوە شیرکی ئەزغەر نایکاتە دەرەوە بەڵام تاوانبارە بێ شیرکی ئەکبەر خاوەنەکەی بە ئەبدی لە جەهنم ئەسووتێ بە شیرکی ئەزغەر خاوەنەکەی بە ئابەدی لە جەهەنەم ناچووتی احتیمالە خوا بیخاتە جەهەنەم احتیمالە نەشیخا لێ خۆش بێ جایە بە شەفاعەتی پێغەمبەر صلی الله عليه وسلم یا بەکردەوەکانی خۆی کە زیاد بوو لە خراپەکانی یا بە ڕەحمەت و میهرەبانی خوای تعالی کە لێی خۆش بووە شیرکی ئەکبەر هەموو کردەوەیە کە تۆ ئەکەی لە نوێژ و لە زەکات و لە ڕۆژوو لە حەج و لە سەدەقات و لە کردەوە چاکەکان و شەو نوێژ و گریان و هەچی شت تۆ هەیەکەی هەمووی بەتاڵەکاتەوە یەک شیرک بکەی هەمووی بەتاڵەکات لە شیرکی ئەزغەر وا نییە ئەمەلەکانت بەتاڵ ناکاتەوە بەڵکو ئەو ئەمەلەی کە ئەو شیرکەی تیا دروست بووە بەتاڵە بێتەوە بۆ نمونە ئێستا تۆ بڵێ کاتێ نوێژەکەی مەبەستت خەڵک بێ لەو نوێژەی کە تۆ ئەیکەی ئە لەو نوێژەی کە تۆ ئەڵی کابرات تەماشامەکە با بیڕازێنمەوە هەل لە بیدایەتەوە تۆ ئەمنێتت هەبووە ئەو نوێژە هەمووی بەتاڵە ئەی ئەگەر لە ناو نوێژەکە ڕیاکەت بۆ دروست بوو لە ناو نوێژەکە سیرت کرد تۆ لە پێش بۆ خوا نوێژەکەکەی دوایی لە ناوەندی نوێژەکەیە سیرت کرد شخصێک سیرت دەکڵی با خۆم جوان کەم ڕێک و پێکەم هەتا لێ ئەویتەوە هەروواکەی ئەوەش هەمووی بەتاڵ کردەوە ئەمما گەر لە ناو نوێژەکە بۆ دەهات بەڵام خێرا لات بردوتت خوای هەر بۆ تۆیەکەم بۆچی بۆ عبدی بکەم عبد چ دەساڵاتێکی هەیە ئەوەت هێنایەوە ناو دڵی خۆت ئەو ڕزگارە بی خی تعالا لێت خۆشێت عملەکەت بەتاڵ نابێت کاتە ئەو عملە بە شیرکی ئەزغر بەتاڵ بۆ نەک نوێژەکانی ترکە کردوتە بۆ خوا ئەوانە بەتاڵ ناکاتەوە بە شیرکی ئەکبەر هەمووی بەتاڵەکاتەوە هەموو عملەکانە بەتاڵەکە کامەی بۆ خوا کردوتە بەتاڵیەکاتەوە با بە ئیخلاص شو بۆ خوات کرد بێ مادام شیرکێکی ئەکبەرت کرد هەروەها شیرکی ئەکبەر ماڵ و خوێنت حەڵاڵەکە ماڵ و خوێنت حەڵاڵە یعنی ئەگەر دەوڵەتی ئیسلام لە ئارە پێغەمەر لە ئارایە بێ صلی الله یان ئەبوو بەکر یا عمر یا عوسمان یا علی یا هەر کەسێ لەسەر ئەو دینە بڕاو تا ڕۆژی قیامەت هەتا محەممەدی مەدی دێکرد سەرکردایەتی ومەتی ئیسلامەگرێتە ئەستۆی خۆی هەر کەسێکی کە دینی ئیسلام بەرێ بەڕێوە بۆی هەیە هەر مشریکێک ببینە بیکوژێت گالەریا زۆربەی خەڵک ئەم شتەی بەلاوە سەیرە دەڵێ کاکە چۆن ئەوە نوێژەکە تۆ چۆنێک کوژی ئەوە حەجی کردو تۆ چۆنێک کوژی تۆ دەڵێ ئەوە شرکی کردووە بۆیە ئەی کوژم نوێژ و حەجەکەی بەتاڵە بەتاڵ بۆ هەمووی بەتاڵ بۆ ئەبێت لێ تەوبە بکە ئەگەر تەوبە نەکات ئەبێت لێ خوای تعالی فەرمێتی وەقتول المشرکین ئەوەی مشریکا بێت تۆ بیکوژ دەسەڵاتداری ئیسلام دەبێ وا بکە نابێ مشریکێک بێڵێتەوە بەسەر عەرزەوە ئەبێ هەمویان کوژن لەسەر و هەمویانەوە پێغەمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی من ئەمرم پێکراوە لەلایەنی خواوە هەچی نەڵێ لا إله إلا الله محمد رسول الله نوێژ نەکاو زەکات نیان سەری لە لاشەی لێ بکەمەوە یعنی ئەگەر پێغەمەر ئێستا لە ژیاندا بێ سەل الله عليه وسلم نایەڵێ بە هیچ شێوەیە کەسێک هەبێ کە لە دینی ئیسلام زیاتر پیادە بکە نایڵێ ئەڵێ شتیوانە إلا مەگەر یهودی یا نەسرانی جزیەبن بەسەر بەزەلیلی ئەگەر بڵێن جزیێنیان لە ملی ئەوانیشە ئەمە تۆ ناوێنی چی بەس پێم بڵێ ئەمڕۆ خەڵک ناوێنێ چی ئەم شتا ئۆ کاکە ئەوە نابێ و ئەوە توندڕەویە و ئەوە ئاوهایە و ئەمە نازانم ئەمە لە کیۆ هات و ئەم مۆدلە تازە چیە و ئێمە زانیوانە ساڵهای ساڵە هەر بە برایانە ژیا وەڵی گشتی لەمانە لەگەڵ برا یهودیەکانمان و برا نەسڵانیەکانمان و برا شویعەکانمان و برا شەیتان پەرستەکان برا برا برا برا براکانمان کە جوێن بەخوایان و براکانمان کە جوێن بە قورآانێن و براکانمان کە هەر ئەسڵەن ئاگایان لە دین و ئیمان نیە ئەو برایەکە ئەوها نییە لە دینی خی گەورە برا بەڕێزم ئەبێت تێبگەی تۆ لە ژیانی خۆتا کەسێکت نەبینی بە بەرچاوی خۆتەوە کە دزیکە دەستی ببڕێ بۆ ئێستا دەست بڕین بەلاوە زۆر سەیرا ئەڵێ چۆنە بێ واگێ کەسێکت نەبینی بە بەرچاوی خۆتەوە گەر زینای کرد ڕەجم بکرێ ئاها خەڵ ئەلی وەرە خەڵکی نکۆ ببنەوە دەی هاشتا و ئافرەتە زینای کردو بەردەبارانێکی بە شەریعەتی خۆی تاالە نەبینیوە بۆیە بەلاتەوە سەیرە دەبێ شتەکان بگۆڕین پێغمبەر نەیزانی سەل الله عليه وسلم کە دەستی ئافرەتەکەی بڕیەوە غڵەتی کردەوە تون ڕەوێ کرد محەممەدی کوڕی عبدوڵا کە کابرای ئەمر کرد زینای کرد بوو کە کە ژنی هەبوو زینای کرد بووتی بڕۆ ڕەجمی کرد ئەوە تون ڕەوی کرد محەممەدی کوڕی عبدوڵا نەیزانی ئێمە لەو چاکترە زانین ئێمەی مامۆستایان و مەلایان لەخوا پێغمبەر چاکترە زانین ئێستەوا ناڵێن ئێستە وای لاتۆ برا بەڕێزەکە ئەمە شیرکە شیرک جا ئەوە دەڵێ شیرکی گەورە ماڵ و خوێن حەڵاڵ دەکا ماڵ و خوێن تۆ بۆچیە بێ بژێ بێ عیبادەتی خواکە عیبادەت ناکەێ بێ لوت و بشتێ و بمری و تەواو عرز هی خوایە ئاسمانی خوایە ئاو هی خوایە هەوا هی خوایە تۆ هی خوای تۆڵە ئینا لەلاوەی نایلە ڕاجورن تۆ باش نیت بمێنیتەوە تۆ بێ لە ناو بچی بۆ جەهنەوە بێتە مەسیر ئەگەر بڵێ شیری بکەی لەگەڵ خوای تعالایە خوا وا فەرمێ خوا لەبەرەوە تۆش دڵت وا بێ دیفاع لەو قەزەیە بکە واللە کەسێ پێی ناخۆش بێ دەستێک ببرێ کافرە بێ با پێت بڵێ کەسێک پێی ناخۆش بێ زانی محسەنە ڕەجم بکرێت کافرە بێ کەسێک پێی ناخۆش پێی ناخۆش بوونەکە یعنی ڕەخنە بگرێ مەسەدم ئەوەیە نەک ئاگادار بە شتێکی تر هەیە لە فطرەیە بەسە لە ئستا تۆ خوشتێکت دایکت مەسەن خوا نەخواستە زینای کردووە بەردەبارانیەکەی سۆزێکت هەیە ڕەحمەتێکەکەی ئەمە ناڵین ئەم ڕەحمەتت نەبێت ئەرێ وەڵا بەزەیمان پیاەتەوە لە کە کاتێکیش تەوا بووە یین دەریێنین ئەی شوین و دوعاشی بۆکەین و خێنە ناو چاڵەکە و چکە مسلمانە غڵەتێکی کردووە و پاک بەوە بەوە بە خەڵکەکانن خەڵکینە ئەمە گوناحێکی کردووە خی تەعالا و توێتی بەمە پاگە بێتەوە ناتانەوە پاک بێتەوە ئەو پاک بووە سێ خی تەعالا بیخیتە بەهشتەوە ئەمە نا بەستۆ چۆن نەبێ وای لێ بکرێت بڕوات بەو سورەتە نییە يسألونك عن الأنفال پرسیارت لێکن دەربارەی ئەنفال ئەنفال بەڵام بە حەق ئەنفال بێ نەک بە ناحەق ئەوە ناحیزی بەعز لەسەر ئێمەدانە ئەوە نا ها دینیان چۆن گۆڕی ئێستەشەوە تا خەڵکی حساسەتی لەگەڵ سوورەتی ئەنفال هەیە کورد هەیە قومی جن بە قورآانەکەە جن بە ئەنفالەکەژێ ئەڵێ ئەڵێ لەو ئەنفالە و لەو شتۆ لەو شتە بم ئەوای لێ بکەم ئەوای لێ بکەم کوردیان وا لێ کرد ئەڵێ ماڵین کافر وای کردووە ئەوەی وا لێ کرد قورآانی پیرۆز کەلامی خوایە کەلامی خوا بۆ ئەوە دانراوە هەر کەسێک ئەگەر سایەتی نەدا بەخوا و پێغەمەری خوا صلی الله عليه وسلم نوێژ نەکا و ڕۆژوو نەگرێ و نوێژ نەکا و زکات نیا و ئەو دینە تطبیق نەکا ماڵ و سەروەت و سامان و خوێنی حەڵاڵە بێ بۆ ئومەتی ئیسلام بۆ بۆ بۆ ئەو کەسێک کە حکومڕانێتی ئیسلامیەکان بەڵام ئایا حیزبی بەعس حکوڕانێتی ئیسلامیە کرد ئەوەی لە ئێمە کرد تۆ ڕاستی کەرەوە حتا ئێستا کاوترێ ئەنفا لە بەدناوەکە ها بەدناو قورآانیان کردو بە بەدناو تۆ بێ ڕاستی کەیتەوە بڵێ کافر ئەو شتەی بەغڵت بەکارهێناوە ئەبێ ئێمە وەکو خۆی بەکاری بێنین تۆ یەک ئێستا وەرە وەکو کورد دەسەڵاتدارەتی ئیسلام بگرە دەدەست بە قورآان و حەریز بڕۆ لە پێناوی خوای تەعالا چیمان پێ ئەڵێ وەکو خوا و پێغەمبەری خواوەتی بەسەر چاو جێبەجێیەکەی کەس لاری لەمە هەیە هەلو حاڵەتی ئەنفال بەدناوە ئەو کەسەی وا بڵێ کافر ئەبێ بەڵام شیرکی ئەزغار شیرکی ئەزغار کە یەکێک ئەیکا ماڵ و نەفسی حەڵاڵ نابێ بەڵکو گوناحێکی گەورەی کردو تو ناچی بیکوژی بڵێ ڕاستە شیرکی کردو بە شیرکەکەی ئەزڕە جا ئەنواعی شیرکی ئەکبەر ئێستا بازەکەی بزانن لە دوایە باسی شیرکی ئەزڕەکە انشاءڵە شیرکی ئەکبەر چوار جۆری سەرەکی هەیە ئەگادار بە جۆری یەکەم شیرکی داوا اینجا بزانن عالم زۆربەی زۆری لەم شیرکە ئاسوڕێتەوە لەم جۆریانە خۆی تعالی لە قورآن ئافەرمێت طبعا دعوە یعنی دوعا یعنی داوا لێکردن لە دینی ئیسلام وایە تۆ بەس داوا لە خوا بکەی یا الله ڕحمان پێ بکەیت یا الله بمان پارێز یا الله بەهشتمان بیت یا الله چاکەی دنیا و قیامەتمان بیت برایان سەیری قورآن کەن بزانە هەمووی اللهم ربنا یان نه ناڵێ یا ئادەم ناڵێ یا نوح ناڵێ هاوار بۆ تۆ موسا و عیسا ئەوها ناڵێ ئەڵێ ڕب بەە خواوا تێ کردووە ئەمڕۆ زۆربەی زۆری خەڵک ئەڵێن چی یا رسول الله یا غەوزی گەیران یا کاک ئەحمەی شەر یا فلان کەس یا فلان کەس یا فلان ئەوە هەمووی پێی مشریک بووی هەمووی وەکو ئەبوو جالت لێ هات سەد نوێژ و ڕۆژ و عیبادەت کە ئیسفادینە لای خۆی تعالی ئەگەر بۆ ئەو وابێ ئێمە تۆ بە زەید ئەڵە کاکە ئەو پیرەمێردێک و پیرێژنێک وڵا ئەو خەڵکە و چۆن تۆ خەڵک مشریکەکەی خوا پێغەمەر مشریکەکە ئەگەر وا بکات صلی الله عليه وسلم ئەو خۆشەویستاڵێ تۆ مشتێڵێ تۆ مشریکی ئەی تۆ ئەوە هەر لە خۆت گەڕێ ناخوا بەس خۆیان بانگە کرد چکە لە ناو بەحر سامی هەیە برام تۆ بڕۆ لە ناو بەحر تۆ بڕۆ ناو کەشتێکەوە ئەم سەر و ئەو سەرە گوشکانی نەبێ هەر یعنی ئەتۆقەی ئەترسی مشتیکەکان کە ئەویانیان نەبینی هەنوو بەس خوا لە لەی سادەمان پێگەنی بەخوا لات و مەنات و عزا و پیاوچکان و پێغمبەران عیسا و فلا کەس ئیسفادەمان پێ ناگەێن ئیبراهیم و ئیسماعیل ئیسفادەمان پێ ناگەن شکوان ایمانیان لە ئیبراهیم ئیسماعیل هەبوو کاتە ابو جهل ئەیزانی ابراهیم پێغەمەری خوایە بەس اعترافی بە پێغەمەر ناکە ساڵتم کە پێغەمەری خوای تۆ درۆکەی وەک چەند جار باسمان کردووە بە چەند جار هەمومان ئێستا اعتراف بەکەین کە محمد رسولی خوایە صلی الله عليه بەڵام ئێستا ئێستا خوای تعالی ئەو بەشەرە بکا بە پێغەمەر عالم تەصوری چییە خۆ ئەوانە یانوت ئیبراهیم پێغەمەر ئیسماعیل پێغەمەر بەزانانی محەممەد درۆکە تۆ پێغەمەر نیت جاکە پێیوتن ئێوە یەک خوا بپەرستنی داوا بەس لە خوا بکەن کە چوونە ناو کەشتی بۆ ناو بەحر ئەو ئاەتەکە شاتیان بۆ داڵێ داع الله مخلیصی لە لەهودی ئەبوو جەهلە یا الله بەس تۆ ڕازە هەمووی تەواو هیچیی لە بارانە هیچیی بەدەسەڵات نیە فلما نجاهم إلى البر إذا هم يشركون کە ڕزگاریان نەبوو ناتە وشکانیەکە خوا ڕزگارمان بە الحمد یا لا تو منات عزا ئێوە لەلای خوا ڕزگارتانێت تو خوا داوامان بۆ بکە ئەو کاتەش خوا هەر داوایان بە حسابی خۆیان لە خوا کرد بەس ئەمانیان نەکرد بە واستا پای گەورە فەرمی ئێوە مشتیکن نابێ ئەوکە ها بزانە ویشە چەند قورسە لە لای خوای تعالی زۆربەی خەڵک وایە یان نا ئەمە بەشی یەکەم بەشی دووەم شیرکی نیەت و ئیرادە و قەزدا ئەمە شیرکەکەی ئەمڕۆیە ئەمە شیرکی ئەلمانیەتەکانە ئەمە شیرکی دنیا پەرستەکانە دەڵم بەس دنیا مێک ترم ناوێت بڕاشی بەخوا هەیە بەڵێ بەڵێ خوا هەیە پێغەمەرێ دین هەیە قور هەموو شتێکی باش جانەمیژێڵێ بەس دەڵێ بەخوا من بەزیش بۆ دنیاکەم من علااقەت یاخیرەتم نیە بە سەرگردە و بنگردیان هەمویان ئەڵێن کاکە دین لێگەڕێ ئێمە بە دنیاکەمان بەرین بەڕێەوە سریاتەکە کرد من كان يريد الحياة الدنيا ئەو شرکی ئیرادەیە شرکی نیەتە شرکی قەزدا کابرا بەس دنیای دەوێت بیر لە ئاخرەت ناکاتەوە بیر لەوە ناکاتەوە گەر حکمی بە دینی خوا نەکرد لە ڕۆژی قیامەت خوا چی لەکە بیر لەوە ناکاتەوە ئەڵێ کەس بۆ خۆی ئەی قوڕ بەسەر با لە کۆشتێکی گەورە گەورە بی هەتا هەتا با لە زەر دروست کرابێ با جلت هەمووی ئاوریشم بێ با دنیا بە دواتەوە بڕوا با سەروەت و سامانی نەک عرز هەموو ئەستێرەکانی شت هەبێ کە نیتە کە چی بوو ئەو شوێنە چی سادێکی هەیە بۆ لە خۆتان ناتر أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار یعنی چی کەواتە بەس ئاگری ئێمێ خوای تعالی یعنی چی یعنی ئابە و ئیشەی کافر بوو یان نا کافر بوو وحبط ما صنعوا فيها هەچی چاکەشیان کردووە لەوانەیە سەرکردەکان چاکە دەکەن پارە دەدەن ئەو هەدەکان ئەو هەدەکان خێز دەکەن لەوانەیە نوێژیش بکە لەوانەیە حەجیش بکە لەوانەیە سەداقتن حەجی نەکرد ها خێراتی ناکرد باطلە ئەو شتەی ئەوانەی کرد پڕوپوچە هەرچی عملێک ئەنجامی بن پڕوپوچە لە لای خوا وەرناگیرێ نە نوێژیان نە خێراتیان نە سەدەقاتیان نەی چونکە ئەمە بەبەستیان دنیاە نابێ مەبەست دنیا تەماشای پێغەمەران کە علی سەڵات سلام کە خوای تعالا نردونی بە دووشت دین ڕۆشنکەنەوە بۆ ئەو خەڵکە و سەرکردایەتی ئەو خەڵکەش بکەن لەسەر ئەو زمینە هەمویان یاها نردووە ئەفەرمێ ئینا ئەخلەسناهم بخالصەت ذکر الدار خوای تعالی ڵێ ئێمە ئەو پێغەمەرانەمان هەمووی تایبەتمەند کردەوە بە تایبەتمەندیەک کە تەنها بیریان لە ئاخرەت بێت دنیا ئەوەندە لە دڵیانە نەبێت پێغەمەر وا بوویان نەسەڵ الله عليه وسلم سەرکردەی جزیرة العرب بوو وەکو مەلیکەکانی ئێستەی جزیرة العربی مرتد نەبوون ئەو هەموو دنیای لەبەردەستا بوو مزگەوتەکەی ڕایەخێکی تیانە بوو قەسرێکی بەجێ نەهێشت ئەشی توانی هەی بێ کاکە خی تعالا پێی وتبوو ئەی محەممەد بە جوبرەی لە ڕەوانی کرد قسەکە بڕۆ پێی بڵێ ئەتەوێ مەلیک بی خۆ درستی شە مەلیک وایە و بە دینی خوا حکمی کردایە کێ لە دروست نیە وایە نە مەلیک بۆ بە دینی خوا حکم کە و با دنیاشە دەبێ زۆر درستە سولەیمان وانە بوو سولەیمان قەسرەکەی لە شوشە نەبوو ئافرەتەکە نەهات خۆی هەڵکرد وەی زانی چی ئاوە تەبەزەگە شوشە یعنی قەسرەکە هەموو لە شوشە بوو سلێمان مانع نییە بە دینی خوا ئیش بکە کاک ئێمە خزمەتی دەکەین لەوەی کە تۆ پێت خۆشە بەشێتی حرام نەبێ بیکە بەس ئەو پێغەمەر ئەوەشی نەویستە لە الله عليه فەرمینە حەزەکەم مسکین بم پێغەمبەرێکی هەزار بم نەک پێغەمەرێکی مەلیک بم پێی فەرموو ئەو دنیا زانی وەکو چی وایە کاکە ئێستا ئێمە هەموو برسیمانە تینومانە یاڵە بڕۆن لە ماڵەوە حاضری کرد خۆشترین خواردن خۆشترین بەهارات خۆشترین خۆشترین پێغەمەرە فەرمەسان دوایی چی لێت حاشا لە ڕووتان لێرای خۆی لەوێ دەرەچێ بۆ گەنە دنیا وایە دنیا ئەوهایە عقیبەتەکەی بۆ گەنە یا ئەو پیاوەی خۆی ڕزگارکە ئەو پێغەمەرە فەرمی عەلەیهی سڵاو سەلام مەسەلی دنیا ئەڵێ ئەو هەیە وەکو خواردنێکی خۆش ئەی ڕازێنیتەوە و دوایە بێ بە پیسایی کەواتە با بزانین پێغەمەران کە هاتوون ئەم شیرکەیان بنبڕ کردووە هاتوون بە لای سەرکردەکانی زمانی خۆیان چون پێیان وتون ئێمە پێغەمەری خواین پێتان ئەڵێین وەرە سەرکردایەتی خۆکە بەس بە دینی خۆی تەعالا دەوری مامۆستای ئاینی ئەو کاتە چییە؟ دەوری دەوری پێغەمەرانە پێغەمەران چیان کرد کە کاتێک گەگەر سەرکردەکانی ئەو عەرزا بە قسەیان نەکردن چیان کرد پێغەمەر چی کرد برا بە ڕێزەکانم سەل الله بیست سێ ساڵ پێغەمەراتیە بوو سیانزە ساڵ لەگەڵ سەرکردەی کوفر خەریک بوو بە قسەیان نەکرد دوای هەر خەریک بوو تیقەی ناکە کورە خۆیان و قەبری خۆیان مشکیلە نییە کوراگرە سوورۆ لە خۆم دوورە وای وت سیرەتان نەخوێندۆتەوە ژیان نامی پێغەمەر سەل الله عليه وسلم چوو بۆ مەدینە و دەوڵەتی دروست کرد و شمشێری یا لە ملیان وساو دوایش هەمووی لەژێر لەبن دەست دەرهێنان و خۆی بوو بە سەرکردەی ئەو سەرزەمینە بەڵام چ سەرکردەیەک هەمومان بە قوربانی بین بە عەدالەت دینی خوای هێنا دینی خوای بڵاو کردەوە فەرمی فاتیمەی کتم دزی بکە دەستێ بڕن ناخوا کێتان ئێوەی پێ خۆش نەبێت ئەبێ هەوڵی بۆ بی نایەڵن بە تاکید نایەڵن بەس تۆ بێ هەوڵی بۆ بێ ئەترسێنن پێغەمەریش ترسێنراوەتەوە ئەما کوژن لە فەحابەی پێغەمەریش کوژراوە وڵا خوێنە ڕێزی وڵا پێغەمەریش خوێنی لێ ڕژاوە فەحابەی بەڕێزی کوژراوە حەمزەی مامی کوژرا یعنی ئەو بە ئاسانی هات هەر بە تەزیحێکەوە هات هەر بە تەزیح دنیای گرت جا ئەو شیرکە کێکیان یاوڕ ئەو دوو شیرکەی کە باسمان کرد شیرکی سەرکردە و شیرکی ئەو خەڵکی کەوا عیباەتەکەی بۆ غیری خواکە شیرکی سێم شیرک و تاعە شیرک و تاعە یعنی چی براکەم یعنی تۆ تاعەتی کەسێ بکەی لە پێش هەمویانەوە ئاگادار بە تاعەتی مەلا و مامۆستایانی ئاینی لەوەی کە معسیەتی خوایە بەڵام مامۆستا بۆی حەڵال کردم وتی ئەو سلفەیە وەربگرە مشکلە نیوتێتی قەی ناکە بۆ تۆ خوا وای نەوتوە خوا نەوتوە ڕیبا بۆیە فڵان حەڵاڵە بۆ پیسە مەلاتوانێت دەس ئێمەی مامۆستایان تەنها گاندنمان لەسرە حەڵاڵ و حرامیش ئێمە نییە خوا دایناوە جل لەوەعالا تۆ بە ساعەتی هەر کەسێ بکەی لە مامۆستایانی ئاینی کە زانیت حرام و پێ دەڵێ ئەویش تاوانبار و تۆش تاوانباری ئەویش مشریکە و تۆش مشریکی ئاگادار بە سری هاتەکەکەن اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله فإتعالى باسي نەسارا ئەگێڕێتەوە کە ئاڵێ نەسڵانیەکان مامۆستا ئاینەکانیان خواپەرستەکانیان بە قسەیان ئەکردن لەو شتەی کە تاعەتی خوا نەبوو لە مەعسیەتی خوا بە قسەیان ئەکردن هەروەها چی تریش والمسيح ابن مريم واتە عیسای کوڕی مەریەم ئەیان و دەوە خوایە ئەیانود ئەوە بەشێکە لە خوا خوای تعالی فەرمووی وەما ئومیڕوو ئللا لیعبدو ئیلاه واحدا ئەو خەڵکە سەرجەم ئەمریان پێ نەکراوە ئللا ئەبێ یەک خوا بپەرستن ذاتی یەک خوا بپەرستن عیبادەتی بۆ بکەن بە قسەی بکەن ئەو ئەوەی چی وتی حرامە حرامە چی وتی حەڵاڵە حەڵاڵە مەسیحی کوڕی مەریەمێش ناتوانێت بە هیچ شێوەیەک حەڵاڵ و حرام دابنێت خوا پێی ئەڵێ مەسیح بڕۆ ئەوە حەڵاڵە ئەو حەرام بۆ خەڵکە ڕابگەێنێ چ جای مامۆستایان و خواپەرستان بە کەیفی خۆ بیان دەستخەنە دینەوە ئەم ڕوای لێ هاتو براکە خی تعالا فەرمێ لا إله إلا هو سبحانه عما يشركون هەمزانە کۆتایی بایەتەکەی بە شرک باس خوا نابێ بپەرسترێ خواکانی سەرزەمین ئللا ئەڵڵا نەبێ بە حەق تەنها خوا پەرستێ کەس شایستەی پەرستن نییە بەقسەکردن نییە تاعەت بۆکردن نییە ئللا ئەڵڵا نەبێ دوایە فەرمێ ئەمەی طبعا بە یەک لە سەحابەکان ناوی عادی کوڕی حاتم بوو کە کاتێک ئەو نەفرانی بوو دوایی مسلمان بوو پێی ودو تیکام ئاەتی خوێنەوە فەرمووی ئەی پێغەمەری خۆخۆمە نەمانە پەرستن ئێستش ئەو قسەیەکاکەڵێ نابێ بپەرسترە ئیلا خوارەبێ ئەو ئەڵێ الحمدلله خۆ من نێژەکەم بۆ خواکەم وەک خوا ئێستا تەنەها کەس هەیە بڵێ خوا بڵێ فلان کەس فلان کەس دەخاتە سەر سەری خوا فڕەیە بەعمل واقعی ژیانی وایە بەعمل واقعی ژیانی وایە خواڵێت تۆ لە پێناوی منە خۆت بە کوشت باڵی نایکەم هەر کەسێک ئەمڕۆ بڵێ لە سەرۆکی حیزبەکەی لە سەرۆکی دەوڵەتەکەی لە هەر جێگەیەک بڵێ وەرە خۆت بە کوشت بە هەموو تانەوانی کە شەڕی عێراق و ئێرانتان لەبیرە هەشت ساڵ ئێمە لە ناو گەورەتری میحنەتان نەبووین صدام ئەیوت وەرە خۆت کوژە دەی وەرە ڕادەکە جلەکەت لەبەرە کرد و ڕاکرد ئەزانی بۆ کوشتنی ژەتی ئێشتاچی وڵا ترسم ژنەکەم و مناڵەکەم ئیبادە بکە وڵا ترسم وە لەبەر خاتریەوەت کرد بەڵام خوا پێ دەڵێ وەرە بیکە نایکرد ینی خوا ئەوەندە قەدر و ترس و قیمەتی نییە لە دڵتاوە مجرمێک والعیاذ باللە یان تەنها مامۆسایانی ئەو ئاینی ئەو زمانە ئەچوونە سەر میمەرەکان المهیب الرکن القائد المجاهد السی السی وانەکرد هەموو تاکەتان درۆ نەبوو کەتان فشە نەبوو مەلایە ئەمڕۆ زۆ مەلانە زۆرن و ئەژێ بەدا هاتووە هەر ئەبێ هەر ئەڕوا ئەوەندە دێنە کۆتایی انشاءالله لە دەستی داهاتوە بە ئیزنی خۆی تعالی باسی